پاکی و بێ عەیبی بۆ ئەو خودایە کە شەوڕەوی بە بەندەی خۆی کرد کە محمدە صلی اللە علیە وسلم لە شەوێکدا لە مسجد الحرامەوە لە مەککە بۆ مسجد الاقصی لە قودسی پیرۆز ئەو مزگەوتی ئەقصایەی کە خۆی و دەوروبەریمان موبارەک کردووە بۆ ئەوەی شەوڕەویمان پێ کرد تا هەندێ نیشانەی قودرەتی خۆمانی پیشان بدەین و دڵی پێی دابمەزرێ بەڕاستی خوا شنەوا و بینایە و ئاگای لە هەموو شتە. لە پاشا جارێک تر سەرتان ئەخەینەوە بەسەر دووژمنەکانتاندا و بە ماڵ و کوڕ گەلێکی زۆر یارمەتیتان ئەدەین. پاشەوا کە ماڵتان لە شەڕی پێشوودا بە تاڵان برا و کوڕەکانتان کوژران. هەروەها خەڵکی شەڕکەرتان بۆ زۆر ئەکەین کە هۆی سەرکەوتنە. ان احسنتم احسنتم لانفسکم ئێوە ئەگەر چاکە بکەن بۆ خۆتانی ئەکەن و ئەگەر خراپە بکەن زیانی خراپەکە هەر بۆ خۆتان ئەگەڕێتەوە جا کە وەعدەی پاداشی زۆر و ستەمی جارەکەی ترتان هات خەڵکی ترتان بۆ ئەنێرین تا بەسەرتانا سەرکەونەوە و نیشانەی سەرکەوتنیان بەناوچاوانەوە دیار بێ و وەک جاری پێشوو چوونە بەیت المەقدیس ئەم جارەیش بچنەوە ناوی و هەرچی دەستیان ئەڕوا بەسەریا وێرانی بکەن. ئەمجا خودای گەورە بە ئارامی قسەیان لەگەڵەکات و ئەفەرمێ، هیوا هەیە کە خودا ڕەحمتان پێ بکات، بەڵام ئەگەر جارێکی تر دەستتان کردەوە بە خراپەکاری، ئێمەیش ئەگەڕێینەوە بۆ تۆڵە لێسەندنتان و دۆزەخیشمان کردووە بە جێی کافران کە هەرگیز لێی دەرناچن. إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر هەروەها شەومان تاریک و ڕۆژمان ڕووناک کرد تا لە ڕووناکی ڕۆژدا کەسابەت بکەن و بەدوای نیعمەتی خودادا بگەڕێن و بەرچاوتان ڕوون بێ و بەهۆی گۆڕانی شەو و ڕۆژەوە ژمارەی ساڵەکان و حیسابی کاروباری کەسابەتتان بزانن. بەڕاستی هەموو ئەو شتانەمان بۆ ڕوون کردوونەتەوە کە بۆ کاری دین و دنیاتان پێویستن. لەلایەن فریشتەی مەئموورەوە پێیەوترێ، کتێبی کردەوەکانی خۆت بخوێنەرەوە و بزانە چیت کردووە، ئەمڕۆ خۆت بەسیت بۆ لێپرسینەوەی خۆت، واتە پێویست ناکات کەس شایەتیت لێ بدات. من اهتدی فانما یهتدی لنفسه. هەرکەسێ هیدایەتی خودا قبوڵ بکات قازانجی هیدایەتەکەی هەر بۆ خۆیەتی و هەر کەسێکیش گومڕا بێ ئەنجامی گومڕاهیەکەی لەسەر خۆیەتی و خۆی زیانەکات هەروەها هیچ گوناهبارێ گوناهی یەکێکی تر هەڵناگرێ و تەنها گوناهی خۆی هەڵەگرێ ئێمەیش سزای کەس نادەین تا پێغەمبەرێ نەنێرین کە ناردمان و بە گوێیان نەکرد ئەوکاتە سزامان ئەکەوێتە کار. کاتێ بمانەوێ ئاوەدانییەک بفەوتێنین، فەرمان بە خاوەن نیعمەتەکان و دەسەڵاتدارەکانی ئەدەین پەیڕەوی پێغەمبەرەکەیان بکەن و لە ڕێی ڕاست لانەدەن، ئەوانیش بێ گوێیی فەرمانەکە ئەکەن و لە ڕێی ڕاست لائەدەن، ئەنجا سزایان لەسەر پێویستە بێ و بە تەواوی وێرانیەکەین. ئەو کەسەیش کە پاداشتی پاشەڕۆژی بیۆ و هەوڵی باشی بۆ بدا و ئەو چاکانە بکات کە لەلایەن خوداوە ئەمریان پێ کراوە و ئەو کارانە نەکا کە خودا نەهی لێ کردوون و باوەڕی ڕاستەقینەی بە خودا ببێ ئەوانە هەوڵەکەیان لەلایەن خوداوە قبووڵ کراوە. کلا نمد هەردوو تاقمەکە چ ئەهلی دین و چ ئەهلی دونیا لە نیعمەتی خودای تۆ بەشیان ئەدەین بێگومان بەخششی خودای تۆ لە هیچ کەس ناگێڕرێتەوە و بە پێی خواستی خودا هەر کەس بەشی خۆی وەرەگرێ. انظر کیف فضلنا بعضهم علی بعض وللآخرة أکبر درجات وأکبر تفضیلا سەیرکە چۆن ڕۆزی و پایی هەندێکمان لە دونیادا بەسەر هی هەندێکدا زیاد کردووە بێگومان ڕۆژی قیامەت پایە و پلەی گەورەترە چونکە پایە و پلەی ئەوێ بەهەشت و پایەکانی یا دۆزەخ و قوڵاییەکانیەتی خودای پەروەردگارت فەرمانی داوە هەر ئەو بپەرستن و عیبادەت بۆ کەس مەکەن بۆ ئەو نەبێ، هەروەها فەرمانی داوە لەگەڵ باوک و دایکدا ڕەفتارتان چاک بێ، ئەگەر یەکێکیان لای تۆ بوو لە سایەی تۆدا پیر بوو، یا هەردووکیان لای تۆ بوون و لای تۆ پیر بوون، هەرگیز ئۆف مەکە لە دەستیان تا دڵیان نەیەشێ و هەرگیز لێیان تووڕە مەبە و بە ڕوویاندا هەڵمەشاخێ و قسەی نەرمونیان و باشیان لەگەڵ بکە. رَبِّکَ تَرْجُوهَا فَقُل لَّهُمْ قَوْلًا مَّیْسُورًا ئەگەر ڕووت لە خزم و هەژار و ڕێبوار وەرچەرخاند چونکە نەتبوو بیان دەیتێ و شەرمیشتەکرد دەست بە ڕوویانەوە بنێیت و چاوەڕوانی ڕزقێکتەکرد لە لایەن خوداوە بۆت بێ تا بەشی ئەوانیشی لێ بدەی لە حاڵی وەهادا قسەیەکی مەردانە و بەجێیان لەگەڵ بکە کە دڵیان بداتەوە و شادمانیان بکا انه کان بعباده خبیرا بصیرا. بەڕاستی خودای پەروەردگارت دەرگای ڕزق و ڕۆزی ئەخاتە سەر پشت بۆ هەر کەس خواستی لەسەر بێ و بۆ هەر کەسیش خواستی لەسەر بێ لێی ئەگرێتەوە و ڕۆزی تەنگ ئەکات خودا ئاگای لە ئاشکرا و نهێنی بەندەکانی خۆی هەیە و ئەیان بینێ و ئەزانێ قازانجیان لە چیدایە. ئەو نەفسە مەکوژن کە خوا کوشتنی بە هۆی حەقێکی شەرعییەوە نەبێ حەرام کردووە، هەر کەسیش بە ستەملێکراوی و بە ناحەق بکوژرێ، هێزی شەرعمان داوە بە حەقدارەکەی بۆ کوشتنەوەی بکوژەکە، دەی با ئەو حەقدارە زیادەڕەوی نەکا لە کوشتنەوەی بکوژەکەدا، چونکە ئەو لە لایەن خواوە یارمەتی دراوە بە حەقی تۆڵەسەندنەوە لە دونیادا و بە پاداشی باش لە ڕۆژی قیامەتدا. هەرگیز نزیکی ماڵی هەتیو مەکەونەوە بە باشترین ڕێگا نەبێ کە قازانجی هەتیوەکەی تێدا بێ تا ئەو هەتیوە ئەگاتە ڕاددەی ئاوزان و فام کردنەوە کە بزانێ تەسەڕوف لە ماڵ و حاڵی خۆیدا بکات هەروەها ئەگەر پەیمانێکتان بەست بیبەنە سەر و هەڵیمەوەشێننەوە بەڕاستی پەیمان لێی ئەپرسرێتەوە. ئەگەر پێوانەتان کرد باش بپێون و ئەگەر کێشانەتان کرد بە ترازوویەکی ڕێک بکێشن. ئەم شێوە مامەڵەیە بۆ ئێوە چاکترە و ئەنجامی جوانترە. ولا تقف ما ليس لك به علم لابتغوا إلى ذی العرش سبیلا بڵێ بە موشریکەکان، ئەگەر لەگەڵ خودادا چەند خودایەکی تر هەبوونایە وەک ئەوان ئەڵێن، ئەوا ئەڕۆیشتن بۆ لای خودای خاوەن عەڕش، وەک عادەتی پادشاهان وایە کە سەرلەیەکەدەن، یا لێی نزیکەبوونەوە بە عیبادەت بۆ کردن کە بۆیان دەرەکەوت ئەوانی تر بێ دەسەڵاتن و هەر خودا دەسەڵاتدارە. بەڵام ئێوە ئەی موشریکەکان لە تەسبیحاتی ئەوان ناگەن یا مەبەست ئەوەیە هەر حەوت ئاسمانەکان و زەوی و هەر کەسیان تێدایە و هەرچی شت هەیە هەموو دەلالەت لەوە ئەکەن کە خودا واجب الوجودە و لە مومکینات نییە و تاک و تەنیایە و هاوبەشی نییە. چەند پەردەیەکمان دروست کردووە مەنعیانەکەن لە تێگەیشتنی مەعنای قورئان و گوێیان سەنگینەکەن لە بیستنی قورئانەکە هەروەها کاتێک کە تۆ لە قورئاندا ناوی خوای خۆت بە تەنها ئەبەی پشت هەڵەکەن و ڕائەکەن و نایەنەوێ وشەی خوا بە یەکزانینەکە ببیسن. نحن اعلم بما یستمعون. کافرەکان ئەڵێن ئایا کە ئێمە بووین بە ئێسقان و ڕزین و هەپرون هەپرون بووین جارێکی تر سەر لە نوێ بە دروست کردنەوەیەکی تازە زیندوو ئەکرێینەوە؟ قل كونوا حجارة أو حديدا تۆ پێیان بڵێ، ببنە بەرد یا ببن بە ئاسن. دوایی ئەڵێن کێ دروستمانەکاتەوە بڵێ ئەو کەسە کە یەکەم جار دروستی کردن جا بە گاڵتە کردنەوە سەر بە دەن و ئەڵێن کەی دروستمانەکاتەوە بڵێ لەوانەیە نزیک بێ بێگومان هەر دێتە جێ و دوور لای خودا نزیکە لە ڕۆژێکدا کە بانگتان ئەکات بۆ حەشر و حیساب و ئێوە بە گوێی ئەکەن و بە دەنگیەوە دێن و حەمد و سەنا و ستایشی ئەکەن لەسەر توان و دەسەڵاتی لەو ڕۆژەدا گومان وا ئەبەن کە ماوەیەکی کەم نەبێ لە ژیانی دونیادا نەماونەتەوە. وقل لعبادی یقولوا التی هی احسن. بە بەندە موسڵمانەکانم بڵێ لە کاتی موجادەلە لەگەڵ کافرەکاندا جوانترین قسە بکەن و بە زبری لەگەڵیان مەدوێن تا نەبێتە مایەی ئاشوب ئەوان شەیتان هانیان ئەدا بۆ ئاژاوە و لەوانەیە قسەی زبر ئەنجامی باش نەبێ و زیاتر بەرەو عەناد و سەرکێشییان بەرێ بەڕاستی شەیتان دووژمنێکی ئاشکرای ئادەمیزادە. پێیان بڵێ ئادەی بانگ لەوانە بکەن کە غەیری خودای پەروەردگار بە خودای خۆتانیان ئەزانن وەک فریشتە و عیسا و عوزەیر بزانن هیچتان بۆ ئەکەن؟ ئەوانە ناتوانن بەڵا و ناخۆشیتان لێ لادەن یا بیدەن بەسەر کۆمەڵێکی تردا ئەمە تەنها خودای تاک و تەنیا ئەتوانێ بیکا ان عذاب ربک کان محذورا. ئەوانەی ئەو کافرانە بانگیان لێ ئەکەن تا بە هاواریانەوە بێن و فریایان بکەون کامیان بۆ خودا پەرستی و لە خودا ترسان لێیەوە نزیکترن بۆ خۆیان لە هۆیەک ئەگەڕێن پێی نزیک ببنەوە لێی و بە تەمای میهرەبانیی و لە سزای ئەترسن ئیتر چۆن ئێوە هاوارەکەنە ئەوانە؟ ئێمە بۆیە ئەو موعجیزانە نانێرین کە قوڕەیش داوایان ئەکەن، چونکە ناردنمان بۆ قەومەکانی پێش ئەمان و باوەڕیان پێ نەکردن و ئەنجام ئەوە بوو لەناومان بردن، ئەگەر بۆ ئەمانیشی بنێرین و باوەڕی پێ نەکەن ئەبێ بیان فەوتێنین و بنەبڕیان بکەین، ئێمەش نامانەوێ بیان فەوتێنین. یەکێ لەو قەومانە کە موعجیزەمان بۆ ناردن قەومی سەموود بوو، کە وشترێکمان لەسەر داواکردنی خۆیان بۆ ناردن ببێ بە هۆی تێگەیشتنی خاوەن عەقڵان، کەچی ستەمیان لێ کرد و بە زیندوویی چوار پەلیان بڕیەوە، ئێمە بۆیە ئەو موعجیزانە ئەنێرین بۆ ئەوەی لە ناردنی عەزاب بترسن و باوەڕی پێ بکەن و عادەتمان وا کردووە ئەگەر باوەڕی پێ نەکەن لە ناویان ببەین و کەسیان نەهێڵین لەبەر ئەوە بۆیان نانێرین لە ناویان نەبەین. وَإِذْ قُلْنَا لَكَ إِنَّ رَبَّكَ أَحَاطَ بِالنَّاسِ. ئەو خەوەیش پیشانمان دای کە ئەوە بوو ئەچیتە ناو مەکەوە بۆ بەراورد کردنی موسوڵمان و ناموسوڵمان بوو دیارە خەوی پێغەمبەران ڕاستە و زوو بێ یا درەنگ هەر دێتە دی هەروەها بای دارە لەعنەتیەکە کە ناوی زەقومە بوو بە هۆی تاقی کردنەوەیان دیارە ئینسانی موسوڵمان باوەڕی بەوە هەیە کە بۆ توانی خودا فەرقی ئاو و خاک و ئاگر نیە و لە هەر شوێنێ مەیلی لێ بێ ئەیڕوێنێ بەڵام کافرەکان باوەڕی پێ ناکەن اسجد لمن خلقت طینا. یادی ئەوە بکە کە بە مەلائیکەکانمان وت سوجدە بەرن بۆ ئادەم هەموو سوجدەیان بۆ برد ئیبلیس واتە شەیتان نەبێ کە وتی من سوجدە بەرم بۆ یەکێک کە لە قوڕ دروستت کردووە؟ هەروەها وتی، ئاگەدارم کە دەربارەی ئەو کەسەی گەورەت کردووە بەسەر مندا و فەرمانم پێ ئەدەی سوجدەی بۆ بەرم، بۆچی گەورەت کردووە بەسەر مندا؟ ئەگەر دوام بخەیت و مۆڵەتم بدەیت تا ڕۆژی قیامەت هەرچی نەتەوەی ئەو کەسە هەیە کەمێکیان نەبێ بە گومڕاکردن لە ڕەگ و ڕیشەیان دەرەهێنم. إنه کان بکم رحیما. خودای ئێوە ئەو خودایە کەشتیتان لە دەریادا بۆ بەڕێوە ئەبات تا بگەڕێن و لە لوتفی خودا شتومەکتان دەست بکەوێ و قازانج بکەن بەڕاستی خودا میهرەبانە لەگەڵتان. وَکَانَ الْئِنسَانُ کَفُورًا کاتێ لەناو دەریادا تووشی ناڕەحەتی ئەبن ئەوانەی هاواریان لێ ئەکەن هەموو ون ئەبن و لە یادتان ئەچن چونکە ئەزانن هیچیان لە باردا نییە و هیچیان پێ ناکرێ خودا خۆی نەبێ جا کە خودا ڕزگاری کردن و گەیاندنیە وشکانی پشتی لێ هەڵەکەن و موبالاتی پێ ناکەن و لێی ناپاڕێنەوە و ئەکەونە پاڕانەوە لە بتە هیچ و پووچەکاندان. بۆ وا ئەکەن و بۆ وا ئەزانن خودا هەر لە دەریادا ئەتوانێ غەزەبتان لێ بگرێ، ئایا ئێوە لەوە ناترسن لە وشکانیشدا بتان بات بە ناخی زەویدا و بیتەپێنێ بە سەرتاندا؟ یا لەوە ناترسن بایەک بنێرێتە سەرتان بەردە بارانتان بکات و کەستان دەست نەکەوێ بتان پارێزێ و ڕزگارتان بکا لێی؟ بەڕاستی ئێمە قەدری ئادەمیزادمان گرتووە بە دیمەنی جوان و سروشتی چاک و باڵای ڕێک و پێک و هێزی تێگەیاندن بە قسە و نووسین و ئیشارە کردن و بە هۆش و فام و شارەزاکردنی ڕێگای ژیان و دەست بەسەر زەویا گرتن و پیشاندانی ڕێگای چاکە و خراپە و بە گەلێ نیعمەتی تر کە لە ژماردن نایەن لە وشکانیدا بەسەر وڵاخەوە و لە دەریادا لە ناو کەشتیدا هەڵمانگرتوون ڕۆزی پاک و پوختەمان پێ داون، چ ئەوەی خۆیان ئامادەیەکەن و چ ئەوەی بۆیان ئامادەکراوە، هەروەها گەورەمان کردوون بە گەورەکردن بەسەر زۆر شتدا لەوانەی دروستمان کردوون. یەومە نەدعو کولە ئوناس بئیمامهم. جا ئەگەر وابوایە و نزیکیان ببوویتایەتەوە سزای ژیان و سزای مردن، سزای دونیا و سزای قیامەتمان دووقاتی خەڵکی تر دەرخوار دەدایت، چونکە تۆ گەورەیت و گوناهی گەورەیش لە گوناهی خەڵکی تر گەورەترە. ئەوکاتە کەست دەست نەئەکەوت یارمەتیت بدات و سزات لێ لادات. بەڕاستی نزیک بۆ ئەهلی مەککە ناڕەحەتت کەن تا لە خاکی مەککە دەرت کەن جا ئەگەر دەرچویتایە ئەوان پاش تۆ ماوەیەکی کەم نەبێ نەئەمانەوە ئەو بوو کە پێغەمبەر صلی اللە علیه وسلم لە مەککە دەرچوو ئەوەندەی نەبرد غەزای بەدر ڕوویدا و کافرەکانی مەککە زۆریان لێ کوژرا و سوپاکەیان شکا ئەمە یاسایە کە ئێمە دامان ناوە دەربارەی ئەو پێغەمبەرانەی پێش تۆ ناردوومانن کە هەر قەومێ پێغەمبەرەکەیان دەرکردبێ لەناومان بردوون. بێگومان یاسای خودا گۆڕانی بۆ نییە. أقم الصلاة لدلوك الشمس إلى غسق الليل وقرآن الفجر إن قرآن الفجر كان مشهودا نوێژەکانت ڕاگرە و بیانکە هەر لە لادانی خۆرەوە لە ناوەڕاستی ئاسمان تا تاریکایی شەو دادێ، واتە نوێژەکانی نیوەڕۆ و عەسر و مەغریب و عیشا، هەروەها نوێژی بەیانی بکە، بەڕاستی فریشتەکانی شەو و ڕۆژ ئاگایان لە نوێژی بەیانیانە. لە هەندێک کاتی شەودا واز لە خەو بێنە و شەونوێژ بکە، ئەم شەونوێژە بە تایبەتی لەسەر تۆ فەرز کراوە و زیادە پاداشتی تیایە بۆت، ڕجا وایە بەهۆی ئەم خودا پەرستیانەوە خودا بەرزت بکاتەوە بۆ پایەیەکی باشی ستایش کراو. وقل رب ادخلنی مدخل صدق واخرجنی مخ یا خانوویەکی ئاڵتوونت هەبێ یا بەرز بیتەوە بۆ ئاسمان و لەگەڵ ئەوەشدا تا کتێبێکمان بۆ نەهێنی بیخوێنینەوە تیا نووسرابێ بەرز بوویتەوە باوەڕ بە بەرزبوونەوەکەت ناکەین تۆش بڵێ پاکی و بێ خەوشی بۆ خودای منە ئێوە چۆن داوای شتی وەها لە من ئەکەن بۆ من لە بنیادەمێکی فروستادەی خودا بەولاوە هیچ هەم واتە من مرۆیەکم توانام کەم و کورت و سنووردارە چۆن ئەتوانم ئەم شتانە بکەم؟ السَّمَاءِ مَلَكًا رَسُولًا تۆ بڵێ بەو کافرانە، ئەگەر لە ئەرزا مەلائیکە ببوونایە، بە نیشتەجێیی بڕۆیشتنایە بەسەر زەویدا و وەکو ئادەمیزاد لەوێ بژیانایە، لە ئاسمانەوە مەلائیکەمان ڕەوانە ئەکرد بۆ سەریان بە پێغەمبەری، چونکە پێغەمبەر ئەبێ لە نەوعی ئەوانە بێ کە ڕەوانە ئەکرێ بۆ سەریان، دەی مادام ئێوە ئادەمیزادن پێویستە ئادەمیزادیش بێ بۆلاتان. هەر کەس خودا هیدایەتی بدا ئەو کەسە شارەزای ڕێگای ڕزگاری بووە و هەر کەسیش خودا گومڕای بکا ئەو جۆرە کەسانە دۆستی وەهایان نابێ سوودیان بۆیان هەبێ و لە ڕۆژی قیامەتا لە پەوڕوو حەشریان ئەکەین و بە کێری و کەڕ و لاڵی بە کێشیان ئەکەین و جێگایان دۆزەخە هەرچەند بڵێسەی دامرکێتەوە ئێمە گڕەکەی زیاد ئەکەین. ئایا نازانن ئەو خودا توانایە کە ئاسمانەکان و زەوی دروست کردووە ئەتوانێ وێنەی ئەوانیش دروست بکاتەوە و ماوەیەکی بۆ مانەوەیان لە دونیادا و بۆ مردنیان و بۆ زیندوو کردنەوەیان داناوە هیچ گومانی تێدا نیە بەڵام ستەمکارەکان لەگەڵ ئاشکرایی ئەم ڕاستیەشدا لە کافری بەولاوە هیچ ناکەن و هیچیان ناوێ. وَکَانَ الْئِنسَانُ قَتُورًا تۆ پێیان بڵێ، ئەگەر ئێوە خاوەنی گەنجینەکانی ڕەحمەتی خودای من بوونایە، لە ترسی تەواو بوونی هیچتان بە کەس نەئەدا، ئادەمیزاد هەر لە بنەڕەتەوە ڕژد و دەست نوقاوە. بەڕاستی ئێمە نۆ موعجیزەی ئاشکرامان دا بە موسا کە هەموو دەلیل بوون لەسەر دەسەڵاتی خودا، ئەو نۆ موعجیزەیەش بریتی بوون لە عەسا و دەستی وەک چرا هەڵگیرساو و بەرزکردنەوەی کێوی طور و لەتبوونی دەریا و چەند ساڵێ قاتی و قڕی و بێڕزقی و هێرشی ئەسپێ بۆ سەر عەماری ڕزق و بۆ سەر لەشیان و هێرشی بۆق بۆ سەر خۆراکیان و خوێن لەسەر نان و خوانیان و دەرهاتنی ئاو لەبەردەوە پاش نقوم کردنی فیرعەون و ئەوانەی لەگەڵیا بوون بە بەنی ئیسرائیلیەکانمان وت، لەو ئەرزەدا دانیشن کە فیرعەون ویستی دەرتان کا لێی، کە وادەی ڕۆژی قیامەتیش هات هەمووتان حازرەکەین، ئێوەیش و ئەوانیش و محاکەمەتانەکەین و بەختیار و بەدبەخت لەیەک جیاکەینەوە. ئێمە ئەم قورئانەمان بەش بەش ناردووەتە خوارەوە تا بە شێنەیی و لەسەرخۆ بۆ خەڵکی بخوێنیتەوە و ئەوانیش بە ئاسانی تێی بگەن ئێمە قورئانمان بەپێی ڕووداوەکان پارچە پارچە ناردووەتە خوارەوە. قل آمنوا به أو لا تؤمنوا. تۆ بڵێ بە یا اللە بانگ بکەنە خوا یا بە یا رحمن دروستە و هیچ مانعێکی تێدا نیە هەردووکیان جوانن و خودا ناوی جوان جوانی هەیە کە بە اسماء الحسنی ناسراون و لە هەموو ناوێ جوانترن نوێژ بە دەنگی بەرز مەکە کە کافرەکان گوێیان لێ بێ و دەست بکەن بە جنێودان بە دەنگی نزمی وەهایش مەیکە کە تەنانەت خۆیشت نەیبیسی لە نێوان ئەم دوو جۆرەدا رێگایەکی مامناوەندی نە بەرز و نە نزم بگرە. تۆ بڵێ، سەنا و ستایش بۆ ئەو خودایە نەوەی بۆ خۆی قەرار نەداوە و هاوبەش و هاوکاریشی نییە لە تەسەڕوفدا، هەروەها یارمەتیدەریشی ناوێ لە بەر کز بوون و داماوی، چونکە هەرگیز کز نابێ تا پێویستی بە یارمەتیدەر بێ، بە گەورەی جیهانی دابنێ و بڵێ، خوا لە هەموو گەورەیێ گەورەترە.